پەنجەرەی یەکەم خۆ خۆشویستن وەرنەوە پیاوە پیرەکە بە نەرمی بە گەڕەکەکەدا تێپەڕ دەبوو بە ڕەنجی ڕوخساری و بە شێوازی ڕۆشتنی دەتزانی کە زۆر دنیای دیوە و زۆر گەڕاوە بە زەویدا بەڵام هەستی شت دەکرد کە زۆر ماندوو بووە لەم گەڕانەیدا چرچ و لۆچی دەست و سەر ڕوومەتەکانی ئەوەیان نیشان دەدا کە زۆر ئازاری چەشتووە لە ژیاندا. دەنگە دەنگێکی زۆر هەبوو لە گەڕەکەکەدا. نەت دەتوانی دەنگەکان لێک جیا بکەیتەوە بە تەواوی. دەستفرۆشەکان هەرایان نابوویەوە و هاواریان دەکرد بۆ کاڵاکانیان. دەستفرۆشێکی سەر جادەکە زۆر بە سەیری دەیگوت، وەرنەوە! ژیانتان خۆش بکەن. تاریکییەکانتان ڕووناک بکەنەوە. ئەو شتەی کە لە ژیانتا دەستت نەکەوتووە و بەدوایدا دەگەڕێیت، لێرەیە. هەرزان و تاڵانە، وەرن بیبەنەوە. خێرا کە نەما، وەرنەوە. خەڵک ڕای دەکرد بەدوای دەنگی ئەم دەستفرۆشەدا و دەوریان لێ دابوو. کەچی ئەم قسانە هیچ سەرنجی پیاوە پیرەکەی ڕانەکێشا و هەر ئاوڕیشی لێ نەدایەوە. پیاوە پیرەکە تەنانەت هیچ گوێی بە قسەکانی لایت فرۆشەکە نەدا کە هاواری دەکرد وەرنەوە. ئەو چیتر گرنگی بە قسەی خەڵک و تەلەفزیۆن و ڕێکلام و یاسایەک نەدەدا کە دەیانگوت ئەمە گرینگە و ئەوە باشە و ئەمە ببەوە و ئەمە ژیانت خۆش دەکات و ئەمە گرینگە هەتبێت لە ژیانتدا. کە ئەمە و ئەمە پێویستە هەتبێت بۆ ئەوەی ژیانێکی خۆشتان هەبێت. ئەو هەمیشە کە شتێکی ئاوای دەبیست دەستی لەسەر سینگی دادەنا و دەڕۆیشت. ئەمەش بە مانای ئەوەی کە ئەوەی گرینگە و پێویستە هیچ شتێک لەمانە نین کە ئێوە باسی دەکەن. ئەوەی گرینگە و پێویستە هەمان بێت لە ژیاندا. ئەو شتانە نین کە ئێوە دەڵێن دەبێ هەتبێت، بەڵکو ئەو شتەیە کە من دەستم لەسەر داناوە. ئەویش دڵی خۆمە. بەرپرسیارەتی هەڵگرە. پشت بە خەڵکی مەبەستە کە ژیانی تۆ خۆش بکەن. ڕەنگە تۆ وەک پارچەیەکی گونجاو وابیت بۆ ئەو کەلێن و کەموکورتییانەی کە ئەوان هەیانە و بە تەواوی پلانی ئەوان پڕ بکەیتەوە. بەڵام چی ڕوودەدات گەر ئەوان بیری خۆیان بگۆڕن و دەرت بکەن لە پلانەکانیان؟ دەی کەواتە پشت بە خەڵک مەبەستە. تۆ وزری خۆتت هەیە کە دەتوانی لۆجیکیانە و پێشڕەوی پێ بکەیت و دڵیشت هەیە کە دەتوانی هۆشیارانە بڕیاری پێ بدەیت. تۆ دەتوانی چارەنووسی ژیانی خۆت دیاری بکەیت بە هەڵگرتنی بەرپرسیارەتی ژیانی خۆت و پێشڕەوی کردنی ژیانی خۆت لەلایەن خۆتەوە. مەبە بە پلانی خەڵکی بەڵکوو خۆت پلان بۆ خۆت دابنێ، ببە بە بەشێک لە پلانەکانی خۆت نەک پلانی خەڵک. خۆت بە. کێشە ئەوەیە ئەو کاتەی خۆتی خەڵک ڕقی لێتە، بەڵام ئەو کاتەی کە ماسک دەخەیتە سەر و درۆ دەکەیت تۆیان خۆش دەوێت، بەڵام تۆ هەر گرینگی بەوە مەدە کە ڕقیان لێت دەبێتەوە، گەر خۆت بیت ماسکەکان فڕێ بدە. خۆت بیت و ڕقیان لێت بێت باشترە لەوەی یەکێکی تر بیت و تۆیان خۆش بوێت. شایەنی ئەوەیت، تۆ شایەنی ئەوەیت کە خۆتت خۆش بوێت، شایەنی ئەوەیت کە بزانیت تواناکانت چییە و دەتوانیت کەچی نیشانی دونیا بدەیت بێ ئەوەی خۆت بەراورد بکەیت بە خەڵکی. شایەنی ئەوەیت کە باوەڕت بەوە هەبێ کە تۆش چەند تایبەتمەندییەکی خۆتت هەیە، کە دەترەوشێنێتەوە بەبێ پشت بەستن بەوەی کە لەگەڵ کێیت و لەگەڵ کێ قسە دەکەیت، شایەنی ئەوەیت کە ببیت بە باشترین هاوڕێی خۆت نەک ببیت بە. خراپترین دوژمن. شایەنی ئەوەیت کە نرخ و بەهای خۆت بزانیت و دوورکەویتەوە لەوانەی کە ئەم بەهایەی تۆ نابینن، تەنانەت گەر کەس ئەمەی پێ نەگوتبیت و فێری نەکردبیت کە گرنگیت، بەڵام تۆ شایەنی ئەوەیت کە باوەڕت بەوە هەبێت کە تۆ کەسێکی گرنگیت. ڕانیە نەعیم. خۆ خۆشویستن نازانم پێناسەی خۆ خۆشویستن چییە بەڵام دەزانم تایبەتمەندی و نیشانەکانی چین خۆ خۆشویستن ئەوەیە کە هەموو هەستەکانی خۆمانمان خۆش بوێت سەرڕای سەرکەوتن و لێهاتووی ئەو شتانەی کە تێیاندا بەهرەمەندین تەنانەت نامۆی و سەرشێتی و تووڕی و شەرمنی و فزوڵی و بەخیلیەکانی خۆمانمان خۆش بوێت خۆخۆشویستن مانای ئەوەیە کاستەکانت دەربڕیت و بێ شەرم کردن لێیان و پەنکردنەوەیان، واتە گەر حەزت کرد بگریت بێ گوێدان بە خەڵکی بگریت، حەزت کرد گۆرانی بڵێیت تەنانەت گەر لەناو خەڵکیشدا بوویت. گەر دڵخۆش بوویت دوودڵ نەبیت لە دەربڕینی خۆشییەکە. خۆخۆشویستن مانای ئەوەیە کە شەرم نەکەین کە هەستەکانی خۆمان دەرببڕین و ئەوەی لە ناخماندایە بە ئازادانە دەریخەین. من ئێکسسوارات نیم، من نامەوێ بۆ هیچ کەسێک خۆم بگونجێنم، نامەوێ ببم بە کەمالیات و ئێکسسواراتی ژیانی هیچ کەسێ، نامەوێ کە لەگەڵم بیت و یاریم پێ بکەیت لەو کاتەی کە جەوت هەیە و هەست بە خۆشەویستی دەکەیت و فڕێم بدەیت و دووریشم کەیتەوە لەو کاتەی کە ویستت لەسەر نەبوو نامەوێ ببم بە هەندێک کاتی تۆ من بە هیچ شێوەیەک و لە هیچ کاتێکدا ویست و حەزی ئەوە منیە کە لە دەوری ئەو کەسانە بم کە لە کاتی نەبوونیمدا بۆم بە پەرۆش نەبن و ویست و هەوڵی خۆشببختی و ئاسوودەیی دایمی منیان نەوێت ڕانەهاتوون. وە خەڵکانێک هەن کە کاتی ڕووبەڕوویان دەبیتەوە لێت دەترسن چونکە تۆ جیاوازیت ئاخر خەڵک نازانن چۆن مامەڵە لەگەڵ کەسێک بکەن یاخود نازانن چۆن ئەو کەسانە قبوڵ بکەن کە لەگەڵ لێشاو و خەڵکی گشتی ناڕۆن ئەوان ڕانەهاتوون کە ئەو کەسانە ببینن کە هەوڵ نادەن خۆیان بگونجێنن و هەوڵدەن خەڵکی گشتی ئەوانیان قبوڵ بێت. لەبەر ئەمە لە جیاتی ئەوەی کە پاڵپشتی لە جیاوازبوون و خۆبوونی تۆ بکەن، دێن هەوڵ دەدەن و وا لە تۆ دەکەن کە هەست بە نامۆیی و تێکشکانی خۆت بکەیت. من دەمەوێ ئامۆژگارییەکی نایابت بکەم. با هەر بیخولێننەوە تۆ جیاوازیت. تەنها بوون. بیانکا سپراسینۆ دەڵێ، تەنیا بە، بە تەنیایی نان بخۆ. ژوان بۆ خۆت ڕێک بخە، بە تەنیایی بنوو. لە ناو جەرگەی ئەم تەنیاییانەدا کە خۆت دەناسیت، کە گەشە دەکەیت، ئەوە دەدۆزیتەوە کە چ شتێک هانت دەدا، خەونەکانی خۆت دەتاشی، بیر و بۆچونی تایبەت بە خۆت بنیات دەنێیت، لە تەنیاییدایە ئەو ڕێگەیە دەدۆزیتەوە کە بە ئاسانترین شێوە لە خۆت تێدەگەیت. و کە کەسێکیشت بینی و پشت خانەکانی جەستەت کەوتنە سەما بۆ بینینی، دڵنیا دەبیتەوە کە ئەم کەسە ئەوە، چونکە تۆ دڵنیای لە خۆت. چاوەڕێی کە، تکایە، هانت دەدەم کە چاوەڕێی کەیت بجەنگیت بۆ دۆزینەوەی، گەر دۆزیوتەتەوەش گرنگی پێ بدە، چونکە جوانترین شتێکە کە دڵت بچێژێت. هۆتی، دۆن مێگەل ڕویس دەڵێت، هیچ کەسێک بەرپرس نییە لە کاردانەوەی هەستەکانت جگە لە خۆت. خەڵکی دەتوانن هەرچی بیانەوێ بەرامبەرت بیڵێن و بیکەن، بەڵام ئەوەی کە لە ناو ناخی تۆدا ڕوو دەدات تەنها بەرهەمی بیرکردنەوە و هەستەکانی خۆتە. خۆتت خۆش بوێ. بوەستە لە نیگەران بوون و لەوەی کە خەڵک چۆن لە تۆ تێدەگەن، لە جیاتی ئەمە گرنگی بە خۆت بدە، تەرکیز بخەرە سەر ئەو شتەی کە تۆ دڵخۆش دەکات، ئەو شتەی کە ئارامی بە ڕۆحت دەبەخشێت. گەورەترین بەڵێن کە بیدەیت ئەوەیە کە بە خۆتی بدەیت، بەڵێنی ئەوەی کە دەست بکەین بە خۆشویستنی شەپۆڵەکانی خۆت. خۆشویستنی سەرشێتییەکانی خۆت، کارە نامۆییەکانی خۆت، هەستەکانی خۆت، شکستبار و هەناسە ساردییەکانی خۆت، خۆشویستنی هەموو شتێکی خۆت. ژیان ڕەنگێکی تر وەردەگرێت، زۆر پڕتر و دیار دەبێ کاتێک خۆتیت، خەڵک لە ڕەوشتی تۆ تێبگات و تێنەگات، دنیا هەر بەردەوام دەبێت لە سوڕانەوە بە دەوری خۆیدا. دەی با ئەمجارە کە دونیا دەسوڕێتەوە تۆ خۆت بیت و با ئەمجارە تەرکیزت لەسەر خۆت بێت. ببە بە خۆت. ئۆشۆ دەڵێت خۆتت قبوڵ بێت، کە ئەمەش سەختترین شتە لە ژیاندا بیکەیت، چونکە خۆ قبوڵکردن پێچەوانەیە لەگەڵ تەواوی سیستەم و خوێندن و کولتوورەکەتەوە، هەر لە سەرەتای بوونتەوە پێت دەڵێت کە ببیت بەوە و بەوە، بەڵام کەس پێی نەگوتیت کە خۆت زۆر باشیت، کەس پێی نەگوتیت ببە بە خۆت. یادگاری. گەشت بکە یادگاری دروست بکە سەرکەشی بکە چونکە گەرەنتیت دەکەم ئەو کاتەی کە تەمەنت هەشتا و پێنج ساڵە و لە سەرە مەرگ دایت بیر لەو ئۆتۆمبیلە جوانە ناکەیتەوە کە کڕی بووت یاخود بیر لەو بیست و دوو جووتە پێڵاوە مارکانە ناکەیتەوە کە هەتبوون بەڵکو ئەو ساتانەت بیر دێتەوە کە ون بوویت لە خۆشویستنی شوێنی شارەکەتدا ئەو شەوانەت بیر دێتەوە کە لە ژێر ئەستێرەکاندا عاشق دەبوویت و ئەو کەسانەت بیر دێننەوە کە لە ڕێگەی ژیانتا بینیوتن، بیر لەو ساتانە دەکەیتەوە کە وایان لە تۆ کردووە بە تەواوی بوونتەوە هەست بە ژیان کردن بکەیت و لە کۆتاییدا بە تەنها ئەم یادگاریانە بە نرخترین و جوانترین شتێک دەبن کە تۆ خاوەنیانیت. تەمای وام نییە. هیچ ویست و تەمای ئەوەم نییە کە خۆم بگونجێنم لەگەڵ خەڵک، هیچ پلانی ئەوەم نییە کە لەگەڵ زۆرینە بڕۆم. من هزر و دڵ و ڕۆحی خۆمم هەیە، من خۆمم. وە چەندین ساڵی پێ چووە بۆ ئەوەی کە ئەو شتەم بۆ دەرکەوتووە کە چەندە گرینگە خۆم بم. قایل بوون، تا ئێستا زەریایەکی تێنوت بینیوە؟ یان هەوات بینیوە کە بە دوای هەناسەدانەوە بێت؟ هەرگیز شتی وا هەبووە کە بینیبێتت ئاسمان ویستبێتی شوێنی زیاتر بۆ خۆی بکاتەوە و زیاتر دەرکەوێ لەوەی کە هەیە؟ یان کۆڵکە زێڕینە داوای ڕەنجی زیاتری کردبێت؟ پێش ئەوەی داوای شتی زیاتر بکەیت، سەیری ئەوە بکە کە تۆ بۆ خۆت هەر هەت بووە. داوای شتی زیاتر لەوە مەکە کە پێویستتە. ڕێگە مەدە ویستەکانت جێگەی پێویستییەکانت بگرنەوە، چونکە ڕۆژێ دێ تۆ ئەو شتە لەدەست دەدەیت کە پێویستتە بۆ ئەو شتەی کە دەتەوێت. نەجوە زێبیەن. پەیوەستە بە چی؟ ڕۆژێک دێت لەمە تێدەگەیت کە بەوختەوەری هیچ پەیوەست نەبووە بە کارەکەت بە شەهادەکەت بەوەی ئایا سینگڵی یان خێزاندار بۆت دەردەکەوێ کە بەختەوەری پەیوەست نەبووە بەوەی کە بە دوای ئەو کەسانە بکەوی کە لە پێش تۆوە هاتوون پەیوەست نەبوو بەوەی کە وەکو خەڵکی بیت ڕۆژێک دێت دەبینی کە بەختەوەری پەیوەست بووە بە دۆزینەوەی هیوا و گوێگرتن لە دڵت و بەدواکەوتنی بۆ هەر شوێنێک کە دەیەوێ بەختەوەری ئەوە بووە کە هەمیشە باش بیت لەگەڵ خۆت بۆت دەردەکەوێت کە بەختەوەری پەیوەست بووە بەوەی کە هەمیشە ئەو کەسە لە باوەش بگریت و هانی بدەیت کە ویستوتە لە داهاتوودا ببیت ڕۆژێک دێت لەوە تێدەگەیت کە بەختەوەری ئەوە بووە کە فێری ئەوە بیت لەگەڵ خۆت بژیت. تێدەگەیت کە بەختەوەری هەرگیز لە دەستی کەسانی تر نەبووە، بەڵکو پەیوەست بووە بە خۆتەوە، پەیوەست بووە بە خۆتەوە. بیانکا سپاراتینۆ. ببە بە سەردار. تۆ هەڵیدەبژێری کە ژیانی تۆ چۆن دەبێت لە داهاتوودا. ڕێگە مەدە هیچ کەسێک بڕیار بۆ ژیانی تۆ بدات، مەگەر تۆ سەرت لەسەر شانی ئەم کەسە بێت و دڵت بەسەر سینەییەوە بێت. ببە بە سەردار، سەرداری ژیانی خۆت و خۆت مەخەرە شوێنێکەوە کە دواتر بۆت دەرکەوێت کە ئەو ڕێگەیە ئەمە نییە کە تۆ دەتەوێت. و نەخێر، سەردار بوون و بوون بە پێشڕەو مانای ئەوە نییە کە تۆ بەناوبانگ بیت و خەڵک بە دوات بکەوێ. بوون بە سەردار و پێشڕەوی مانای ئەوەیە کە تۆ پێشڕەوی هزرت بکەیت و سەرداری هۆش و ویستەکانی دڵت بیت. ئاگاداری بڕیارەکانی دڵ و هزرت بە. هۆشت بۆ بڕیارەکانت ببێ. بەمەش ژیانت زۆر ماناداتر و بەرهەمدارتر دەبێت لەوەی کە هەیە نەتوە زێبیەن کۆنتترۆل خۆ کۆنتترۆلکردن هێزە ئارامبوون لێهاتوویە هێمن بوون سوڵتانیە کڕۆکی دانایی ئەوەیە کە بگەیت بەو ئاستەی کە بارودۆخ و شێوازی هەڵسوکەوتت نەگۆڕێ بەهۆی مامەڵە و ڕەفتاری خەڵکی، ئەوەیە کە دەریایی پان و بەرینی هزرت بە بەردێکی بچووکی خەڵکی نەشڵەقێ، ڕێگە مەدە خەڵکانی تر دەست بە شێوازی ژیان و هزر و ڕەفتارەکانی تۆ بگرن، ڕێگە مەدە کە خەڵکی کاریگەرییان هەبێ لەسەر ئەوەی کە خۆت کێیت، ڕێگە مەدە ڕەفتارەکانی خەڵک وا لە تۆش بکات کە تۆش وەکوو ئەوان ڕەفتار بکەیت. کۆنتڕۆڵی هزر و هەست و دڵت بالادەست خۆت بێت. ڕاست بە لەگەڵ خۆت. گوێ بەوە مەدە کە خەڵک چۆن بیر لە تۆ دەکاتەوە یاخود چۆن وا لە تۆ دەکەن کە هەستت بجوڵێنن. گەر خەڵک بیەوێت تۆ بە باشی ببینن دەی دەیبینن و ئەگەر بیانەوێ بە خراپی بتبینن دەی تۆ هەرچی بکەیت سوودی نییە بۆ ئەوەی وا بکەیت کە ئەوان تۆ بە باشی ببینن شتێکی شێتانەیە. تەنانەت تۆ هەرچەندی زیاتر هەوڵیان لەگەڵ بدەیت کە ڕووی باشی خۆتیان نیشان بدەیت بیانووی زیاتریان دەدەیتێ و ئەوان زیاتر و زیاتر هەوڵی ئەوە دەدەن کە بتکەوێنن بۆیە سەرت بەرز ڕاگرە و متمانەت بەوە هەبێ کە دەیکەیت باوەڕت بە ویستەکانت هەبێت و چاوت لەسەر ئامانجەکەت بێت لە جیاتی ئەوەی کە کاتی خۆت بە فیڕۆ بدەیت لەو کەسانەی کە دەیانەوێت بتگەڕێننەوە دواوە. بیکوژە تۆ دەبێ ئەو بەشی ناخت بکوژیت کە هێشتا پارێزگاری دەکات لەو کەسەی کە تۆی جێهێشت لە وەختی خنکاندا لیەستۆن هەڵی گەورە شتێکی ئاساییە کە هەموو خەڵکی تۆی بەدڵ نەبێت لەمە ئاسایی تر ئەوەیە کە خەڵک هەبێ ڕقی لێت بێت، بەڵام ئەوەی ئاسایی نییە، ئەوەی مرۆڤ نەرێنی و ئەوەی کە دۆڕاوەکان دەیکەن، ئەوەیە کە لە جیاتی ئەوەی تەرکیز بخەنە سەر ئەو هەموو خەڵکەی کە خۆشیان دەوێن و گرینگن لایان، تەرکیز دەخەنە سەر ئەوانەی کە ڕقیان لێیانە و تەمەنی خۆیان لەوە سەرف دەکەن بە فیڕۆ دەدەن کە بۆچی بەدڵی ئەوان نین هەڵەیەکی گەورەیە گەر ئێمە چاوەڕێی ئەوە بین کە هەموو خەڵک تۆیان بەدڵ بێت گرنگی بەوانە بدە کە تۆیان خۆش دەوێت کە ئەوانەی کە ڕقیان لێتە ئەوەندەی کات بۆ ئەوانە تەرخان دەکەیت کە ئێمەیان بەدڵ نییە چارەشی ئەوەندە کاتمان بۆ ئەوانە دابنابوایە کە ئێمەیان خۆش دەوێت دەبووین بە خۆشبەختترین مرۆڤی سەرزەوی دڵت بە نرخە دڵی تۆ بە نرخە ئاگاداری بە ڕەنگە دڵت لە خراپەی خەڵکی خۆش ببێ چونکە دڵت چاکە بەڵام ئاگاداری بە و دووری خەوە لەو کەسانەی کە بە بەردەوامی دڵت دەشکێنن و برینداری دەکەن ڕەنگە دڵت شوێنی فراوانی هەبێ بۆ لێبوردن و تەحملی زۆری هەبێ بەڵام سەرەڕای ئەمانەش ئاگادار ببە و ئەو کەسانە لە دڵت دوور بخەوە کە نرخ و بەهایی نازانن نەجوە زێبیەن.